زۆرێک لە ئێمە لە ژیانی داد و چاری تاوان و خەتا بووە بەڵام هەندێکان خۆیان دەکەن بە دەستەڕێک لە نیگەرانی و پەژارە بۆ نموونە کەسێک پەیامێکت پێ دەگەیەنێ یان پێت دەڵێ تۆ کەسێکی خراپیت و کارێکی چاکت ئەنجام نەداوە یان قسەیەکت کردووە تۆ وەڵامێکی نادەیتەوە بەڵام هەستێکی خراپ بۆ خۆت دەسازێنی و ساتەوختەکەی خۆت تاڵەکەیت واتە خۆ دەکەیتە دەستاڕێک کە بە گەڕخەرەکەی نیگەرانی و خوت خۆری و دڵتەنگییە لە ڕۆشتنێکدای لا خەوتنێکدا لە هەر کوێیەک بێ دەستاڕەکە دەخاتەگەڕ و سووتەمەنیکەشی تەنها ناخی خۆمانە. تۆ بۆچی ئەم پەیامە نیگەرانی ساڵانێکە کۆڵی قورسی لە کۆڵت ناوە دەیان کڕی ئایا ئەگەر هەست بە نیگەرانی نەکەیت و دڵ تەنگ نەبیت و پەژارە و خەم نەخۆی کارێکی خراپە یان خەڵکی پێی باش نییە و بە خراپی ئەزانێ یان پێت دەوترێ فڵانەکەس هەست و سۆزی نییە سەرجەمیان وابەستەی وریابوونتە ئەگەر سەرنجی کەسێک یان شتێک بدەی زۆرە گرنگی پێ بدەی پاشان بۆ خەتایەک کە لە تۆوە سەری هەڵداوە هەستەکانت دەربڕی یان نیشانەی ئاشکرا دەربڕی پاشان ئەوەی ئەتەوێ بیدەرکێنی کەسێکی کەمتەرخەم نیت شپرسەیی و نیگەرانی خراپترین خاڵی لاوازن لە ڕاستیدا کا دوژمنێکی سەرسەختی وزە و توانای مرۆڤەکانیشن بەپێی ئەوەی کەوترا تۆ وزە و توانای ساتەوەختەکانت بەهەدەرەدەی ئەوەی لە ڕابردوودا ڕوویداوە مێژووەکەی بگۆڕە و هەر مێژووش باجەکەیەدا. بەڵام هەر کاتێک تۆ بتەوێت لە خەتاکانی ڕابردوو پەند و ئامۆژگاری وەربگری، پەیمان بدە چیتر ڕەفتارەکانی ڕابردوو دووبارە نەبنەوە، ئەوە کارەکەت بەجێیە و ئەزموونی لێ وەردەگری. وردبوونەوە لە تاوان و خەتای ڕابردوو بۆ گەیشتن بە قۆناغی کامڵبوون کارێکی پێویستە، کاتێنە دروست و زیانبەخشە کە بیرلێکردنەوەی وزەکانت بەبێ مەرام و مەبەستێک بەکارببەی و سەرەنجامیش هەستەکانی ساتەوەخت لەپێناوی ڕووداوێک کە پێشتر ڕوویداوە بە جۆرێک سەیری ڕابردوو بکە کە هەرگیز ناتوانرێ بگۆڕدرێ، بە هەبوونی هەر هەستێک تۆ لە بارەیەوە هەتا تەواو دەبێ، هەر کاتێک هەستێکی خراپت هەبێ بزانە ڕابردوو ناگۆڕدرێ، ئەم ڕستەیە چەندین جار بۆ خۆتی دووبارە بکەرەوە، بە داخی و دڵتەنگی من نە ڕابردووم بۆ گۆڕێ نە دەمکاتە کەسێکی باشتریش. ئەم تەرزی بیرکردنەوەیە هاوکاری دەکا ڕابردوو فەرامۆش بکەی. لە خۆت بپرسە، هەستکردن بە تاوان و دڵتەنگیت لە چ کارێکی ئێستات جڵەوگیریت دەکا؟ زۆرێک لە بیریاران و دەروونناسان ئەڵێن هەرگیز شتێک بۆ نیگەران بوون نییە، دەتوانی هەر لە ئێستاوە دەست بەکار بی، ئەوەی تەمەنت بە بێ نیگەرانی بەسەر بەری، نیگەران بوون بۆ ئایندە هەرچەندە زیاتر بێ هیچ شتێک ناگۆڕێ. فەرامۆشی مەکە، نیگەرانی ئومێد و وزەی ئێستا لەبەر کۆمەڵێک شت کە گەر ڕوویان دا یان ڕوو نەدانی هەیە کە لە ئایندەدا بێتە دی لە بەینت دەبا، تۆ دەبێ وریا بی نەخشەکێشان بۆ ئایندە بە هەستی نیگەران بوونەوە بە هەڵەدا نەتبا، ئەگەر لە بیری ئایندەدایت و نەخشە و پلانێکت هەیە، چالاکییەکانی ساتەوەختی ئێستا بە ئایندە کۆمەکت دەکا و ئەوە نیگەرانی نییە. فەرهەنگی ئێمە لێوان لێوە لە نیگەرانی، هەر کەسێک بڕێکی زۆر لە کات و زەمەنی خۆی خەرجی نیگەرانی ئایندە بکا هەموویان پووچ و بێکەڵکن تەنانەت یەک سات نیگەرانی هیچ شتێک باشتر ناکا. زیاتر نیگەرانیەکانی تۆ سەبارەت بە شتگەلێکن کە دەسەڵاتت نییە بەسەریاندا، تۆ توانی لەبارەی جەنگەوە، باری ئابوری، دارایی یان نەخۆشییەکان نەخۆشییەک نیگەران بی بەڵام ئەو نیگەرانییە هیچ ئاسودەیی سەروەت و سامانێکت بۆ بەدیاری ناهێنێ وێڕای ئەمەش ئەوەی تۆ زۆر بوی بە پەرۆشی لەڕاستیدا ئەگەری ڕودان و بەسەرهاتی زۆر لەوە کەمترە کە تۆ زەندەقت لێی چوە. دەروونناسێک دەڵێ، چەند مانگێک لەگەڵ کەسێکدا کارم دەکرد، تەمەنی نزیکەی چل و حەوت ساڵ دەبوو، هەمیشە پەرۆشی ئەوە بوو کارەکەی لەدەست بچێ و نەتوانێ بژێوی خێزانەکەی پەیدا بکا. هەر ڕۆژێک لاوازتر دەبوو، کێشی بەرەو دابەزین ئەچوو. شەوانە خەوی لێزڕا و بەردەوام نەخۆش بوو. وتووێژێکی زۆرم لەبارەی زیانەکانی نیگەرانبوونیەوە لەگەڵدا کرد، بەڵام سوودی نەبوو. ڕۆژ بە ڕۆژ حاڵی خراپتر دەبوو، وای لێهات بە هۆی خەمۆکی و نیگەرانبوونەوە دەستی لە کار کێشایەوە، بۆ یەکەم جار لە ژیانیدا بێ کار کەوت، بەڵام زۆری نەخایاند کارێکی تری گرتە دەست و هەلومەرجی چاکتر و ڕەزامەندی زیاتری دەستەبەر کرد، هێزی فیکری و متمانە بەخۆبوونی خستە گەڕ، تەواوی نیگەرانبوونەکانی بێ سەمەر بوو، خێزانەکەی لە برسا نەمرد و خۆیشی هیچی لێنەهات. ئەو لە ڕوودانی ئەم پێشاتە گەیشتە ئەو ئەنجامەی نیگەرانی هیچ سوودێکی نییە، لەوە بەدواوە بڕیاری دا بۆ هەمیشە هەستی نیگەرانبوون لە خۆیدا ڕیشەکێش بکا. تۆیش لەوانەیە لەو کەسانە بی هەمیشە بە هەر شتێک نیگەران و بێئارام و پەرۆش بی وەکوو کەسێک کار و پیشەی تەنها و تەنها هەستکردن بە نیگەرانی و خەمخۆری بێ. دەروونناسێک دەڵێ ئەم ئامارەی لای خوارەوە لە شەوێکی وتاربێژیمدا لە نێوان دو سەد کەسدا کۆم کردوتەوە بە لاپەڕی نیگەرانەکانی تۆ ناوزەدیەکەم تۆش دەتوانی نمرە بدەیتە نیگەرانەکانی خۆت هەمان جۆر کە نمرەت بۆ شپرزەی و نیگەرانەکانت داناوە لە لاپەڕەی نیگەرانیەکانی هەر کەسێکدا ڕەنگە جۆرێک لە جۆرەکان لەم نیگەرانیانە هەبن. هەمیشە کەسەکان دەڵێن من نیگەرانم دەربارەی مناڵەکانم هەمویان بە پەرۆشن بۆ مناڵەکانیان ئێستا گەر من پەرۆشیان نەبم بێگومان دایکێکیان باوکێکی باش نیم سەلامەتی ئەگەر تۆ بە تەنگ سەلامەتی خۆتەوە نەبی لە هەر ساتێکدا لەوانەیە بمری مردن، کەس حەز ناکا بمرێ، هەموو کەسێک نیگەرانی مردنە. کارەکەم، ئەگەر بە پەرۆشیت و نیگەرانیت بۆ کارەکەت، یان هەستی نیگەرانی بۆ کارەکەت دەرنەبڕی لەوانەیە لە دەستی بدەی. دارایی و ئابووری، هەندێک دەبێ نیگەرانی باری دارایی و ئابووری بن. نۆبەی دڵ، هەر کەس پەرۆشی دڵی خۆیەتی دڵی تۆ لەوانەیە هەر ئێستا لە کار بکەوێ ئارامی ئایا تۆ دەربارەی سەقامگیری و ئاسایش هیچ غەمێکت نییە خۆشحاڵی خێزان یان مێردەکەم خوا ئەزانێ من خۆم چەندە خەریگەکەم و نیگەرانە بم لە پێناو خۆشحاڵی ئەودا کەچی ئەو هەر لێم ناڕازییە ئایا من کارێکی دروست ئەنجامەدەم هەمیشە بە خەمی ئەوەوەم و کارێک بە چاکی بگەێنمە ئەنجام ئەو ڕێگەی هەڵم بژاردووە تەواوە مناڵێکی چاک بهێنمە دنیاوە هەموو دایکێک ئەو خەونەی هەیە کارەساتی دڵتەزێن من هەمیشە نیگەرانم کە هاوسەرەکەم یان جگەرگۆشەکەم تووشی کارەساتی دڵتەزێن نەبن ئایا ئەمە ئاساییە خەڵکی چۆن بیرەکەنەوە من نیگەرانی ئەوەم کە هاوڕێکانم منیان خۆش ناوێ کێشی خۆم، کەس حەز لە قەڵەو بوون ناکا، بۆیە من بە شێوەیەکی سروشتی نیگەرانی کێشی خۆمم کە ڕوو لە زیاد بوون نەکا. پارە و سەروەت، هەرگیز وەک پێویست پارەدار نەبووم، دەترسم کارەساتێک ڕوو بدا پارەی پێویستم دەست نەکەوێ. ئۆتۆمبێل، ئۆتۆمبێلەکەم چاکە بەڵام لە کاتی لێخوڕین نیگەرانی ئەوەم نەوەک لە پڕێکدا کارەساتێک ڕوو بدا. مردنی دایک و باوک، ئەگەر ئەوان بمرن من نازانم چی بکەم، لە نیگەرانیدا نەخۆش کەوتم، لەو باوەڕەدا نیم کە بتوانم بە تەنیا بژیم. یەکێکی دیکە لە نیگەرانیەکان کە هەمیشە کەسەکان لە بیر و فکری خۆیاندا دەیهێڵنەوە پیریە کەس حەز ناکا پیر بێ هەر کەسە و نیگەرانی سەردەمی پیریە و من نازانم کاتێ گەشتم بەو قۆناغ بە قۆناغی پیری چی بکەم لە ڕاستیدا من نیگەرانی ئەو کاتەم ئاخاوتن لە بەرامبەر کۆمەڵێکدا بەر لە دەستپێکردن باخاوتن من نیگەرانم نەوەک نەزانم بدوێم چوونە ناو بازاڕەوە کەس نازانێت چی ڕووەدا هەمیشە نیگەرانی ئەوم ئایا شوێنێکم دەست دەکەوێت پارکی تیا بکەم ئەو کۆمەڵا نیگرانی خەڵک لە فەرهەنگی ئێمەدا تۆ دەتوانی نمرا بدەیتە ئەوەی لەگەڵ بارودۆخی تۆدا دەگونجێ نمرەکان کۆبکەرەوە گرنگ نییە هەر ژمارەیەگەدات بەدەستەوە بۆ ئەوی لە نیگەرانەکان دوورە پەرێزبی پێویستە لە هۆکارەکان و بۆچییەکان تێبگەی هەر کات نیگەرانەکان بەشێکی زۆری لێ ژیان ژیانی لێ تاڵ کردووی دڵنیابە کە هەڵقوڵاوی پێشینەی ڕابردووی خۆتە، بەڵام چ سوودێکی هەیە؟ ئەوانە کۆمەڵێک فشارن لە ئەنجامی شپرزەیی و دڵتەنگی گورزی گران دەگەێننە مێشک، تەنها جیاوازیەک لە گۆڕێ بێ ئەوەیە شپرزەیی و دڵتەنگی پەیوەستە بە زەمەنی ڕابردوو و نیگەرانیش پەیوەستە بە ئایندەوە. ئەگەر با درێژایی شەو لەبەر لە دەستدانی خۆر بگریت ئەوە ئەستێرەکانیش لە دەسەدەی ئەگەر لە ژیاندا هەز بە دامای و بەدبەختیەکەی هۆکارەکان و ئامانج لە ژیان لە خۆت بپرسە وامەزانە گەشببینەکان کاتێک کە نیگەرانیەکانت زۆر دەبێ یان ئاریشەکان تۆ لە پێ دەخا کارەکەت واز لێ بهێنە و بە خێرایی دەست بکە بە پیاسە کردن و پاشان بگەڕێرەوە سەر ئیش و کاری ڕۆژانەت لە یادت بێ بینینی لایەنە ئەرێنیەکانی هەر شتێک و شاد بوون لە ژیاندا کارێکی ئاسان نییە بەڵام ئەگەر زەحمەتی گەڕان بدەیتە بەر خۆت ئەفراندنی تۆ کەوێتە کار و ئەوانە دەست نیشانەکە پێچێ باشترین بەش لە ژیان ئەو ساتە بێ ناونیشان و لەبیرکراوە بێ کە تێیدا کارەکەی تۆ زادەی مەحەبەت و ئەوینێکی قووڵ بووبێ. هەمیشە بزانە کە شکست ڕووداو و پێشهاتە نەک شووناسی تۆ. لە بیرت نەچێ بەختەوەری ئەوە نییە کە کێیت یان چیت هەیە، بەختەوەری تەنها ئەو شتەیە کە بە زەینی تۆدا گوزەر دەکا. وتراوە مرۆڤێک کە نەزانێ بە چ شێوەیەک با نیگەرانیەکان پێ بکەنێ بە گەنجی دەمرێ. ئەگەر دەتەوێ بایەخی کێشەکانی ئەمڕۆت بزانی وای دابنێ ئەگەر چەند ساڵ دواتر تەماشای ئەم کێشانە بکەی تا چ ئەندازەیەک گرنگ دەبن کەوایە پێویست بە نیگەرانی ناکا. مرۆڤی ژیر و هۆشمەند و باوەڕدار ئەو کەسە نییە کە تاوان ناکا بەڵکو ئەو کەسەیە کە گەر تاوانی کرد پەشیمان ئەبێتەوە و نیگەران نابێ ئەگەر حەزەکەی بەختیار و خۆشحاڵ بی پارێزگاری لە تەندروستیت بکە ئەگەر حەز دەکەی لە ژیاندا بەختەوەر بی پارێزگاری لە ڕەوشتە بەرزەکانت بکە ئەگەر حەز دەکەی هەمیشە زیندوو بمێنی لە ژیاندا پارێزگاری لە ژیری و بیر و هۆشت بکە ئەگەر حەز دەکەی ببیتە خاوەنی ئەو هەموو سیفەتانە ئەوە پارێزگاری لە دینت بکە دەڵێن جوانترین ساتەکانی ژیان ئەو ساتانەن کە دەوروبەرت لێت تێگەن و برینەکانت ساڕێژ دەکەن یان لە کاتی بەڵاو ناڕەحەتی و خەمەکانتدا باس لە ژیانی خۆی دەکات و دەڵێ، هەرگیز لەبیری ناکەم لەم ڕۆژانەدا کە خەونەکانی من شێوەی ڕاستییان بەخۆوە گرتبوو. ڕۆژێک بوو کە زۆر پێی کاریگەر بووم، ئەو ڕۆژە لەناو هەلیکۆپتەرە جێتەکەی خۆمدا دانیشتبووم و لە کۆبوونەوەیەکی پیشەیی لە لۆس ئەنجلس دەگەڕامەوە تاکوو بڕۆم بۆ بەشداریکردن لە سیمینارێکی تر لە ئۆرەنج کاونتی. کاتێک کە بەسەر شاری گلەندیلدا تێدەپەڕیم لەپڕ هەستم بە بینایەکی بەرز کرد. هەلیکۆپتەرەکەم ڕاگرت و ماوەیەک بەسەریدا سوڕامەوە. کاتێک لەسەرەوە سەیرم دەکرد بەبیرم هاتەوە کە ئەوە هەمان بینایە کە دوانزە ساڵ پێش ئێستا وەکو کارمەندی پاککەرەوە لەوێ خزمەتم ئەکرد. لەو ڕۆژانەدا نیگەرانی من لەوە بوو کە ئایا ئۆتۆمبێلە شڕەکەی من کە مۆدێلی هەزار و نۆ سەد و شەست بوو ئەوەندە جێی متمانەیە بتوانم گەشتێکی نیو کاتژمێری پێبکەم ژیانی من لەوەدا کورت دەبۆوە کە چۆن زیندوو بمێنمەوە، ترساو و بە تەنیا بووم، ئەو ڕۆژە هەروا کە بەسەر بیناکەدا دەسوڕامەوە بە خۆمم وت لە ماوەی دە ساڵدا چ گۆڕانێک بەسەر ژیانی مرۆڤدا دێ، لەو کاتەشدا خەون و خەیاڵم هەبوو، بەڵام ئەو کات گەیشتن پێیان بەلامەوە ستەم بوو، ئەمڕۆ گەیشتوومەتە ئەو باوەڕەی کە هەمان شکست و ناکامیەکان بنەمای تێگەیشتن لە ژیان بۆ بووە بووەتە هۆی ئەوەی کە بگەمە ئاستێکی نوێ لە ژیاندا کە هەر ئەم ژیانەی ئێستامە. سەرەنجام گەیشتمە ئابروین کە سەیری خوارەوەم کرد هەندێک زویر بووم چونکە بینیم لە شەقامێک کە گاتە شوێنی سیمینارەکە پاڵەپەستۆی ترافیک دروست بووە و ڕێگە گیراوە تا مەودای دوو کیلۆمەتری ئۆتۆمبیلەکان بەیەکەوە لکابوون بە خۆمم وت خودا بکا بە هەر شێوەیەک بێ ڕێ زووتر بکرێتەوە تاوەکو بەشداربووانی سیمینارەکە لە کاتی خۆیاندا بگەنە شوێنی مەبەست کاتێک لە هەلیکۆپتەرەکە دابەزیم دیمەنێکی نوێم بینی هێزەکانی ئاسایش هەزاران کەسی بۆ دواوە پاڵ دەنا تاوەکو هەلیکۆپتەرەکەی من بتوانێ بنیشێتەوە. ئەو پاڵەپەستۆیە بەهۆی ئەو کەسانەوە بوو کە دەیانویست لە سیمینارەکەی مندا بەشدار بن، ئەگەرچی ژمارەی بەشداربووانمان تا دوو هەزار کەس لە قەڵەمدا بوو، بەڵام حەوت هەزار کەسی بەشدار بوو لە هۆڵێک کە تەنها جێی پێنج هەزار کەسی هەبوو کۆبووبوونەوە. کاتێک پێم نایە گۆڕەپانی نیشتنەوەی هەلیکۆپتەر سەدان کەس دەورەی منیان دا کە، یان دەیانویست باوەشم پێدا بکەن یان ئەوەتا بڵێن کە کارەکانی من چ کاریگەرێکی باشی لەسەر ژیانی ئەوان هەبووە. ئەو هەموو هەست و سۆزەی کە لەو هۆڵەدا بۆ منیان دەربڕی بە قۆڵی کاری تێکردم بە شێوەیەک کە تا ماوەیەک توانای دەستپێکردنی وتارەکەم نەبوو. کاتێک سەیری ئامادەبووانم کرد و چەند هەزار ڕوخساری شاد و بە خەندەم بینی، بۆ ساتێک وام هەست کرد کە خەونەکانی ژیانی من بەدی هاتوون. ئەو چەند ساڵەی ڕابردووم بەبیر هاتەوە کە لە شوقەیەکی چل مەتریدا لە کالیفۆرنیا دانیشتبووم و لە تەنیاییدا سەیری دار و دیوارمە کرد. هاتەوە یادم کە وام هەست دەکرد ژیانی من شتێک نییە شایانی گرنگیدان بێ و دەڵێی هەلومەرجی دنیا ژیانی من هەڵدەسوڕێنێ. دیسان ئەو ساتە بەبیر خۆم دێنمەوە کە ژیانی من بە تەواوی وەرچەرخا. ساتێک کە لە ئەنجامدا بە خۆمم وت من بەهێز بووم. من دەزانم کە لە بواری فیکری و جەستەیی و هەست و سۆزەوە زۆر زیاترم کە تا ئێستا لە ژیاندا دەرم بڕیوە، لەو ساتەدا بڕیارێکم دا کە بۆ هەمیشە ژیانی منی گۆڕی، بڕیارم دا کە هەموو لایەنەکانی ژیانی خۆم بە ڕاستی بگۆڕم، بڕیارم دا کە هەرگیز بە کەمتر لەوەی کە هەم ڕازی نەبم، کێ دەیزانی کە ڕۆژێک ئەم بڕیارە دەمگەیەنێتە ئاستێک کە ئەم ساتە باوەڕنەکراوە بە چاوی خۆم ببینم. کاتێک کە هەلیکۆپتەرەکە شوێنەکەی تەرک کرد دڵم گیرا، ئایا ئەو هەموو هەموو ئەمانە ڕاست بوو؟ ئایا من هەر ئەو کەسە بووم کە هەشت ساڵ پێش ئێستا بە سەختی هەوڵم دەدا، نائومێد و دڵمردوو بوو، هەستی بە تەنیایی دەکرد و توانای ئیدارەکردنی ژیانی خۆیی نەبوو؟ چۆن کەسێکی لاوی وەکوو من کە جگە لە بڕوانامەی دواناوەندی هیچی تری نەبوو، دەیتوانی گۆڕانکاری وەها گەورە بەدیی بهێنێ؟ وەڵامەکەی سادەیە، من توانیم بنەمایەک بەکاربهێنم کە ئەمڕۆ بە چڕکردنەوەی هێزەکان ناوی دەبەم. زۆربەی خەڵکی نازانن کە ئەگەر هەموو هێزەکانیان لەسەر لایەنێکی یەکگرتووی ژیانی خۆیان چڕبکەنەوە، دەستبەجێ چ هێزێکی گەورە ئەکەوێتە خزمەتیان. چڕبوونەوەی کۆنترۆڵکراو وەک تیشکی لێزەر وایە کە لە هەموو بەربەستێک تێئەپەڕێ، کاتێک کە خۆمان بە شێوەیەکی بەردەوام بۆ باشترکردنی بابەتێک چڕ دەکەینەوە، سنوورێکی بێوێنە بۆ باشترکردنی ئەو بابەتە دێنینە کایەوە. ئەوەی کە زۆربەی ئێمە بە خواستە ڕاستەقینەکانمان ناگەین، هۆکارەکەی ئەمەیە کە خاڵی چڕبوونەوەی خۆمان بە باشی ئاڕاستە ناکەین و هەرگیز هێزەکانمان چڕ ناکەینەوە. زۆربەی خەڵک لە ڕێگەی ژیانی خۆیاندا ڕۆچن و هەرگیز بیر لەوە ناکەنەوە کە هۆیەکی تایبەتی بەکاربهێنن. لە ڕاستیدا باوەڕم وایە کە زۆربەی خەڵک لەبەر ئەو هۆکارە تووشی شکست دەبن کە خەریکی بابەتە کەم بەهاکان دەبن و تیایدا نوقم دەبن هەر ئێستا بڕیار بدەن ناتانەوێ لە جێگە و پێگەیەکدا بن کە پلەی خوارتر لەوەیە کە ئێوە شایەنین نەتانەوێ درێژە بە هەمان ڕێگە بدەن کە لە ژیاندا گردووتانەتە بەر بەپێی بنەما گرنگ نییە هەلومەرجی هەنووکەی ئێوە تا چەند نالەبارە ئێوە دەتوانن بە هەلومەرجێکی سەرووتر لەو بگەن تەنها بڕیار بدەن بڕیار هێزێکە کە کاروبارە نەبینراوەکان دەکاتە بینراو و خەیاڵ دەکا بە ڕاستی